ڕاسکۆلنیکۆف سەعاتێکی ڕێک لەوێ دانیشت و گوێ گرت پاشان بیری کردەوە کە کاتێکی زۆر خۆشی بەسەر بردووە بەڵام هەردوای ئەوە دیسان خەمۆکی دایگرتەوە ئەدوت ویژدانی ئازاریەدا بەخۆیەوت لێرە دانیشتم و گوێ لە گۆرانیەگرم وەلێ بەڕاست ئەمە کاری ئێستای منە بەڵام دیسانەوە بۆیە زانی کە هۆی بێزاریەکەی تەنیا ئەو شتە نییە بەڵکو شتێکی ترە کە بوو زۆر خێرا چارەسەر بکرێ شتێکی زۆر دیار و ئاشکرا کە وشە ناتوانێت دەری ببڕێ. شتەکان وەک گڵۆڵە بەیەکدا چووبوون. بە خۆیە وت، نا، شەڕ و ململانێکە چاکترە. دیسان و پۆرفیری یان سفیدریگایلۆف، چاکترە زووتر ملیان نەدەمێ و پەلاماریان بدەم. بەڵێ، بەڵێ. لە ڕیستۆرانتەکە هاتە دەرێ و تا ڕادەیەک کەوتە لۆقە. لەپرێکدا و بێ ئەنگێزە بیری دایک و خوشکی سەراسیمەیە کرد. لە یەکێک لەو شەوانەدا بوو کە بەرەبەیان خۆی لە دورگەی کرستۆڤسکی لە نێو دەوەنەکاندا دیەوە لە سەرما چۆقەی دانیە هات و لەرز و تا داگیری کردبوو. پاشان بەرەو ماڵەوە کەوتە ڕێ و پێش هەتاو کەوتون گەیشت دوای وە چەند ساعتێک نووست لەرز و تایەکەی ڕەویەوە بەڵام تا درەنگ وەختێک چاوی نەکردەوە لە سەعات دووی پاژنی ڕۆدا لە خەوەستا. ڕاسکۆڵنیکۆف بیری کەوتەوە کە تەرمی کاترینا ئیڤانۆڤنا لەو ڕۆژەدا لە گۆڕ ئەنرێ خۆشحاڵ بوو کە بەشداری لە ڕێوڕسمی ناشتنەکەدا نەکردبوو. ناستاسیا خواردنی بۆ هێنا بە ئیشتیاوە نان و ئاوی خوارد و تەنانەت هەست دەکرد زۆر هەڵپەی خواردنی بوو. بیری ڕۆنتر و حاڵی لە سێ ڕۆژی پێشوو باشتر بوو تەنانەت سەریشی لەوە سوڕما کە چۆن لەوەوبەر ئەو هەستە ترسناک و سامناکانە دەستیان بەسەرداگرتووە لە پرێکدا دەرگاکە کرایە و ڕازومیخین هاتە ژوورێ ڕازومیخین کورسەکە هێنایە پێشەوە بەرامبەر بە ڕاستکۆنییکۆف لەسەر مێزەکە دانیشت و وتی ها نانەخوا کەواتە نەخۆشی چی؟ ڕازومیخین لەوە چوو نیگەران بێت و نەشی ئەویست بیشارێتەوە زۆر بە توڕەیی و ڕاشکاوی قسەیەکرد بەڵام پەلەی نەبوو دەنگیشی بەرز ناکردەوە ئەبوو بزانیت کە بیرێکی تایبەتی و تەنانەت نائاسایی لە مێشکدایە بە دەنگێکەوە کە پێداگرتنی تیابوو وتی گوێ بگرە من لەوێ نەفرەت لە هەمووتان وەلێ کە ئێستا بینم بە ئاشکرا بینم کە ناتوانم هیچ تێبگەم تکاکەم وا تێنەگەیت هاتووم لێکۆڵینەوەت لەگەڵدا بکەم بۆ دۆزەخ خۆم نامەوێت تازە بێم و هەموو نهێنی تو ئاشکرا بکەم تەنانەت هەرگیز نامەوێت گوێ لەو جۆرە قسانە بگرم لەوانەیە تفڕۆکەم و بڕۆم من تەنیا بۆ ئەوە هاتووم کە خۆم بێ پێچ و پەنا لەوە تێبگەم کە ڕاستە تۆشێتیت ئاخرەزانیت لەبارەی تۆ بڕواەن وایە هەندێکیان کە تۆیان شێتیت یان نزیکی لە شێتیەوە بەڕاستی ئەڵێم من خۆیشم لەوە دابووم بڕوا بکەم یەکەم لەبەرەوەی کە هەڵسو کەوتی تۆ گەوجانەیە تا ڕادەیەکیش هێن نامەردانەیە کە ناتوانیت پاساوی بدەی دووەم لەبەر ڕەفتاری دوایت لەگەڵ دایک و خوشکتا کە تەنیا ئاژەڵ یان بەدڕەگەزێک ئەگەر نەڵێم شێتێک ئەیتوانی ئەو جۆرە ڕەفتاریان لەگەڵدا بکە کە تۆ لەگەڵیاندا کردت کەواتە ئەبێت تۆ شێت بی ڕاسکۆڵنیکۆڤ وتی، دەمێکە وانت دیوە؟ ڕازۆمیخین وتی، هەر ئێستا. تۆ لەو ساوە نەتبینیون؟ پێم بڵێ تۆ لە کوێیت؟ تا ئێستا سێ جار هاتووم بۆلات دایکت لە دوێنێەوە بەڕاستی نەخۆشە ئەیویست بێت بۆلات ئاف دووتیا ڕۆمانۆڤنانە هێشت بەڵام ئەو گوێ لێ نەبوو ئەیوت ئەگەر نەخۆش بێ ئەگەر ئەقلی لە دەستدا بێ بێجگە لە دایکی چێ کۆمەکی پێکا هەموومان ڕێکەوتین و هاتین بۆێرە چونکە نەمانەتوانی بە تەنیا دەست بەرداری بین تا نزیک ژوورەکەت هەر دڵمان ئەدایەوە هاتی نەژوورەوە تۆی لێ نەبوویت لێرەدا دانیشت دە دەقیقە دانیشت ئێمەش بەسەر سەری وەستین پاشان هەستاوتی کە لە ماڵ چوو بێتە دەرەوە مانای وایە باری تەندروستی باشە و دایکی لات کردەوە خەجاڵەتی و ئابروچوونە دایک لە بەردەرگا بستێت و وەک درۆزەکەر سوالی خۆشەویستی و دڵدانەوە بکا کە گەڕایەوە ماڵێ لە جێگادا کەوت ئێستاش تای لێ هاتوو ئەیوت دیارە کاتەکەی هەر بەشی دڵدارەکەیەکە دایکت بڕوای وایە سۆنیا سیمینۆڤنا یان دەستگیران تا یان دۆست منیش نایزانم بۆیە ڕاستچوم بۆ ماڵی سۆنیا سیمینۆڤنا چونکە هاوڕێ ئەمیست هەموو شتێک بە چاکی بزانم هاتم بینیم تابوتێک دانراوە مناڵە گری و سۆنیا سیمینۆڤنایش بەرگی پرسیان پێگرێت تۆش لە هیچ شوێنەکە و دیار نەبوویت تەماشایەکم کرد داوای لێبوردنم کرد و هاتمە دەرێ چوون بۆ لای ئافدوتیا ڕۆمانۆڤنا و چیم دیبوو پێم وت هەموو ئەم قسانە بێمانان نەدۆز لە ئارادایە نەدەستگیران تەنیا شیمانەی شێتەتی لە هەمووی زیاترە وەلێ جەنابیشت دانیشتویت و گۆشتاوی گا هەڵەلوشیت لەوە کا سێ ڕۆژ بێ هیچت نەخوارد بێ ڕاستە شێتەکانیش خوارد نەخۆن هەرچەندە تۆ هێشتا هیچت پێنەوتوم بەڵام تۆ شێت نیت من سوێن دەخۆن بە هیچ جۆرێک تۆ شێت نیت کەواتە هەمووتان بۆ دۆزەخ بڕۆن ڕازومیخین بەدەم قسەکانەوە لە جێگاکەی هەستا و لە سەری ڕۆشتوتی تەنیا بۆ ئەو هاتبووم جوێنت پێ بدەم هیچ لە دڵمان نەهێڵم ئەیشدانم ئیدی چیەکەم ڕاسکۆلنیکۆف وتی باشە ئەتەوێت چی بکەیت ڕازۆمیخێن وتی بە تۆ چی گەر بمەوێت هەرچێک بکەم ڕاستکۆلنیکۆف وتی ڕۆیت خۆت سەرخۆشەکەی ڕازۆمیخێن وتی تۆ چۆن چۆن زانی ڕاستکۆلنیکۆف وتی چۆن نایزانم هیچی ناوێ ڕازۆمیخین کەمێک بێدەنگ بوو لە پرێکدا بە گەرمی وتی تۆ هەمیشە مرۆڤێکی زۆر ئاقڵ بوویت هەرگیز ئەو هەرگیز شێت نەبوویت ڕاستە ئەمەوێت بڕۆم و بخۆمەوە ماڵاوە هەر کەوتە ڕێ ڕاستکۆلنییکۆڤ وتی ڕاز و میخین وەک لە بیرم بێ سێ ڕۆژ لەمە و بەر لەبارەی تۆ قسەم لەگەڵ خوشکما کرد ڕاز و میخین وەستا تەنانەت کەمێکیش ڕەنگی پەڕیوتی لەبارەی منەوە آخر تۆکەی سێ ڕۆژ لەمە بەردیوتە لە قسەکانی وا دەرەکەوت کە خەریکە دڵیەکەوێتە پەلەپەل ڕاسکۆڵنیکۆڤ وتی بە تەنیا هاتبوو بۆ ئێرە لێرەدا دانیشت بوو لەگەڵمان قسەی کرد ڕازومی خێنوتی ئەو ڕاستکۆڵنیکۆڤ وتی بەڵێ ئەو ڕازومی خێنوتی باشە تۆ چیت پێوت مەبەستم ئەوەیە لەبارەی منەوە ڕاستکۆڵنیکۆڤ وتی پێموت تۆ کوڕێکی زۆر چاک و شەریف و کارامەیت بەڵام دەربارەی ئەوەی کە تۆ خۆشت ئەوێت هیچم نەوت چونکە ئەو خۆی ئەیزانێ ڕاز و میخێنوتی خۆی ئەیزانێ ڕاستکۆلنییکۆڤ وتی پێت سیر نەبێ بۆ هەر شوێ بچم هەر بەڵایەکم بەسەر بێت تۆ ئەبیتە پشت و پەنایەن ڕاز و میخین من ئەوان بە تۆز پێرم بۆیە ئەمە پێڵم چونکە دڵنیام تۆ زۆرت خۆشەوێ بڕوای تەواویشم بەوەیە کە تۆ هەست و سۆزێکی پاکت هەیە ئەوەی ژەزانم ڕەنگە ئێستاویش تۆی خۆش بێ یان خۆشی ویستی بێتی جا ئێستا خۆت بڕیار بدە ئایا پەنا بردنە بەر خواردنەوە چاکە یان نا؟ ڕازۆ میخێن وتی ڕودیا گیان بڕوانە ئاه نەفرەت لە شەیتان بەڵام تۆ ئەتەوێت بۆ کوێ بچیت؟ گوێ بگرە ئەگەر ئەمانە بەشێکن لە نهێنیەکە باوابێ وەلێ من من پەی بەو نهێنیە بم بڕوای تەواویشم هەیە کە هیچ نییە بێجگە لە قسەی هیچ و پوچ و بێمانە هەموو ئەمانە تۆ خۆت لە تەنیاییدا دروستت کردوون ئەمێت ئەوەیشت پێ بڵێم کە تۆ مرۆڤێکی زۆر چاکیت بڵێ مرۆڤێکی ڕەندیت ڕاستکۆنیکۆڤوتی بەڕاست ئەمویست ئەوەیشت پێ بڵێم تۆ قسەکەت پێ بڕیم تۆزێک لەمە بەر باشت وت کە پێویست ناکە ئەو نهێنیە بزانیت ماوەیەک واز لەو بیرۆکانە بێنە و دوودڵ مەبە، لە کاتی خۆیدا لە هەموو شتێک تێگەیت، واتە ئەو کاتەی پێویست بکە. دوێنێ یەکێک پێی وتم مرۆڤ پێویستی بە هەوایە، هەوا، هەوا. ئێستا ئەمەوێت بڕۆم بۆ لای ئەو کەسە بۆ ئەوەی تێبگەم مەبەستی چی بووە. ڕازومیخین ڕاما و شپرزە وەستا بوو. ئەیویست بڕیارێک بدا، لەپڕێکدا بە خۆی وت، حەتمەن لە پیلانێکی سیاسیدایە، بێگومان وایە، ئەیەوێت هەنگاوێکی گرنگ بنێ. گومانی تێدانیە بێجگە لەمە هیچی تر نیە و دنیاش ئەیزانێ پاشان بەدەم پچڕ پچڕی و شەکانە وتی کەواتە ئافدوتیا ڕۆمانۆڤنا دێت بۆلات تۆژەتەوێ ئەو کەسە ببینیت کەوتێتی مرۆڤ زۆر پێویستی بە هەوایە بە هەوا کەواتە ئەو نامەیە پەیوەندی بەم قسەو هەیە ڕازومیخین دواڕستەی بە شێوەیە کۆتایی پێهێنا کادوت قسە لەگەڵ خۆی داکە ڕاسکۆلنیکۆف وتی نامەی چی؟ ڕاستگۆمیخین وتی ئەمڕۆ نامەیەکی پێگەیشت زۆر نیگەرانی کرد زۆر ویستم لەبارەی تۆ قسەی لەگەڵدا بکەم بەڵام بێدەنگی کردم دوای وتی ڕەنگە بەم زوانە لەیەکدی جابینەوە ئینجا بە گەرمی و لە خۆ کەوتە سوپاسکردنی من پاشان ڕاست چۆ ژوورەکەی و دەرگاکەی بەست ڕاستکۆلنیکۆف داڵغی لێدا بوو پرسی نامەی پێگەشت بوو ڕازۆمی خنوتی بەڵێ نامە کوشتنەکەت لەبیرە؟ ئەوەی کە پۆرفیری، مەبەستم پیرێژنەکەیە؟ باشە، کەواتە با بزانیت بکوژەکەیان دۆزیوەتەوە. تاوانبارەکە خۆی دانی پێ داناوە و هەموو بەڵگە و شایەتەکانی دەرخستووە. یەکێکە لەو کرێکارانەی بۆیانە کرد. ئینجا بزانە، ئەگەر لەبیرت بێ، ئەوانەی من بەرگریم لێکردن، لەبیرتە؟ چ دیمەنێکی شەڕ و پێکەنینیان لەسەر پلیکانەکان لەگەڵ هاوڕێکەیدا پێکێنا بوو لەو کاتەدا کە دەرگاوان و دوو شایەتەکەیش لە پلیکانەکانەوە سەرکەوتن هەر بەدەستی ئەنقەست ئەمەیان دروست کرد بوو بە چەواشەکردنی خەڵکەکە ئەوێ جا بڕوانە چ زرنگیەک چ زەینێکی ئامادە و بەتوانە لەم توت کە سەگەدا هەیە باوەڕ ناکەیت بەڵام خۆی هەموو شتێکی ڕوون کردوێتەوە و دانی پێداناوە من چەندە هەڵە بووم باشن من وازانم لە خۆت زیینەوە فێڵبازیدا بلیمەتە و لە ڕێونکردنی دادوەردا دەگمەنە بە هەر حاڵ پێویست بە سەرسوڕمانی زۆر ناکە بۆ نابێت مرۆڤی لەم بابەتەیش هەبێ بەڵام کە خۆی پێنەگیرا و دانی بە تاوانەکەدانا ئەمە زیاتر جێ بڕوای منە و ئەمیان لە ڕاستیەوە نزیکترە وەلێ من من خەڵەتا بووم ئامادە بووم لە پێناویاندا جیهانی خۆم ببەخشم ڕاستکۆلنییکۆف نیگەرانی پێوە دیار بوو پرسی حەزەکەم پێم بڵێ تۆ ئەمەد لە چۆ زانی بۆ ئەمن دەیش مەسلەکەت لا گرنگە ڕازومیحێن وتی، ئاه، بۆ لام گرنگە، پرسیارێکی سەیرە، من ئەمەم لە پۆرفیری و خەڵکی تر بیستووە، هەر زیاتر لەوەوە. ڕاسکۆڵنیکۆڤ وتی، لە پۆرفیرییەوە؟ ڕازومیحێن وتی، بەڵێ، لە پۆرفیرییەوە. ڕاسکۆڵنیکۆڤ ترسا و پرسی، چی؟ چی پێ وتیت؟ ڕازومیحێن وتی، زۆر بە چاکی بۆی شی کردمەوە، شی کردنەوەیەکی سایکۆلۆژیانە بە شێوازەکەی خۆی. ڕاسکۆڵنیکۆڤ وتی، شی کردەوە؟ خۆی بۆی ڕوون کردیتەوە؟ ڕازومیخن وتی، بەڵێ، بەڵێ، خۆی، خواحافیز، دوایی شتی تریشت بۆ باس ئەکەم، وەل ئێستا کارم هەیە، پێشتر جۆرێکی دی وام بیر ئەکردەوە، باشە دەی، گرنگ نییە، دوایی، ئیتر هیچ هۆکارێک نییە بۆ مەی خواردنەوە. ڕازو میخین چووە دەرێ، لەو کاتەدا کە بە هێوری لە نەردەوانەکەوە ئەچووە خوارێ بڕوای تەواوی هەبوو کە هیچ گومانی تیا نیە کە لە پیلانێکی سیاسیدایە. حەتمەن. حەتمەن. خوشکەکەی تێوەگلاندووە. ئەم کارە لەگەڵ خووڕەوشتی ئاڤدوتیا ڕۆمانۆڤنادا زۆر ڕێگەکەوێ. ئێستا بە نهێنی پێگەگەن. خودی دونیایش ئاماژەیەکی بەمە دا. گەلێک لە قسە و وشە و ئاماژەکانی ئەویان دەرەخست، ئەگینا ئەم هەموو بەدحاڵی بوونە چۆن لێگەدرێتەوە؟ هۆم! خۆیشم لە گومانکردنەوە نزیک بووم. ئاه! خوایە! خەیاڵم لە چی ئەکردەوە؟ سەرم پڕ ببوو. بەڵێ، جۆرێک بوو لە بەدبینی. من بەرامبەر بە ڕودیا گوناهبارم، بەڵام خۆی منی بەهەڵەدا برد. ئەو ئێوارەیە، لە ڕاڕەوەکەدا و نزیک بە چراکە، ئاه! چ بیرێکی قێزەون و ناقۆڵان تێگەڕام. ئافەرین نیکۆلا بۆ دانپیانانت، ئیتر ئێستا هەموو ڕووداوەکانی پێشوو بە چاکی ڕوونەبنەوە. نەخۆشی ئەوسای ڕودیا هەموو هەڵسوکەوت و ڕەفتارە سەیرەکانی، تەنانەت پێشەوەیش ئەو کاتەی لە زانکۆ بوو بەردەوام مۆن و خەمۆک بوو. باشە بەڵام ئەی ئەو نامەیە چۆن؟ نهێنیەک لەمەیشدا هەیە، نامەکە لە کوێوەیە؟ وازانم لە هەمووێ کۆڵمەوە. پاشان بیری لە دونیا و ئەو قسە و باسانە کردەوە کە پەیوەندییان بەوە هەبووە، دڵی بە ترپە کەوت و لە پڕێکدا بە پەلە کەوتە ڕێ. کە رازۆمیخین لە ژوورەکە چووە دەرەوە، راسکۆلنیکۆف هەستا لە پەنجەرەکە نزیک کەوتەوە، لە پێشا بەرەو گۆشەیەک و پاشان بەرەو گۆشەیەکی تری ژوورەکە هەنگاوینا، وەک ئەوەی مەودای ژوورە تەنگەکەی فەرامۆش کردبێ، وا بوو دیسان لە سەر قەرەوێڵەکە دانیشتەوە، لەوە چوو تەواوی گیانی تازە بووبێتەوە، دیسان ئەو کێشە، کەواتە ڕێگە چارێک پەیدا بووە؟ بەڵێ، ڕێگە چارێک هەیە. کەمیی هەوا و هەستی هەناسە بە تەنگ هاتن ئازاری ئەدا و تەنانەت لەوەدا بوو بێهۆش بێ. لەو کاتەوە کە لە ماڵی پۆرفیری نیکۆلای دیبوو، ئەو هەستی خەفەبوون و بەتەنگهاتنی تێگەڕابوو. دوای ئەو دیمەنەی نیکۆلا و ڕۆژەیش کە لەگەڵ سۆنیادا قسەی کردبوو، تەواو بە پێچەوانەی ئەوەوە کە پێشتر بیری لێکردەوە، شکابۆوە. لە پرەکدا ڕاسکۆڵنیکۆف هەرەسیەنابوو، بە تەواوی خۆی لای سۆنیا دانی پێدانا، لە خۆی و بێ ئەوەی ناچار کرابێ، لە ناخی دڵەوە دانی پێدانا کە ئەو کێشەی قورسایی لە سەر دڵی ناوە ناتوانێ بە تەنیا هەڵیبگرێ. بەڵام ئەی سفیدریگایلۆف؟ سڤیدریگایلۆف مەتەڵێکە بۆ خۆی. ڕاستە سڤیدریگایلۆف تووشی دوو دڵی کردووە بەڵام بە تەواوی لە لایەکی ترەوە ڕەنگە لەگەڵ سڤیدریگایلۆڤیشدا تووشی شەڕێک ببێ. ڕەنگە خودی سڤیدریگایلۆف ڕێگاچارەکەی بێ بەڵام پۆرفیری بە تەواوی شتێکی ترە. تازە پۆرفیری خۆی باسەکەی لای ڕازومیخین کردۆتەوە، لەڕووی دەروونزانییەوە کۆڵیویەتیەوە، دیسانەوە لە سایکۆلۆژێتە نەفرەت لێکراوەکەیەوە دەستی پێکردووە، بەڵام ئەم پۆرفیریە دوای ئەوەی پێشهاتنی نیکۆڵا لە نێوان ئەم و ئەودا ڕوویدا و پاژەوەی نیکۆڵای هاتە ژوورێ ئەشێ بۆ دەقیقەیەک بڕوا بەوە بکا کە نیکۆڵا تاوانبارە، ئایا ئەو دیمەنە بێجگە لە تاکە ئەنجام گیرییەکی ڕاست هیچ لێکدانەوەیەکتر هەڵەگرێ؟ لەم ڕۆژانەی دواییدا چەندین جار وردە دیمەنی گفتوگۆکەی لەگەڵ پۆرفیریدا بیرەکەوتەوە و بە بەرچاویدا تێپەڕی، بەڵام بەیادهێنانەوەی تەواوی دیمەنەکە هەرگیز لە توانایدا نەبوو. ئەوەی لەو ماوەیەدا لە نێوان ڕاسکۆلنیکۆف و پۆرفیریدا ڕوویدابوو لە قسە و ئاماژە و نیگاکردنی یەکدی و ئەو وشانەی بە جۆرە تۆنێک وترابوون، هەموو ئەمانە بەرئەنجامێک بوون کە لە دوای ئەوە نیکۆلا کە پۆرفیری هەر لە قسە بەراییەکانیەوە لە هەقیقەتەکەی گەیشتبوو نەیەتوانی بڕوای پۆرفیری لەق بکا ئەبینیت تەنانەت ڕازومیخینیش لە بەدگومانی نزیک کەوتبۆوە دیمەنی ڕاڕەوەکە کە لە نزیک چراکەوە ڕوویدا هەروا بەلاش نەبوو بەڵکو وای لێکرد بکەوێتە دوای پۆرفیری بەڵام بۆ پۆرفیری ویستێتی چەواشەی بکە بۆ ئەوێ سەرنجی ڕازومیخین بەلای نیکۆلادا ڕابکێشێ؟ ئامانجی چییە؟ بێگومان مەبەستێکی لە دواوەیە. بەرژەوەندێکی خۆی تێدایە. بەڵام چییە؟ ڕاستە لە دوای ئەو بەیانیەوە ماوەیەک تێپەڕیوە، ماوەیەکی زۆریش، وەلێ لە پۆرفیریەوە هیچ هەواڵێک نییە. بێگومان ئەمە بە چاک ناگەڕێ. ڕاستکۆڵنیکۆف کڵاوەکەی هەڵگرت و بە دەم بیرکردنەوەکی قوڵەوە لە ژوورەکەی هاتە دەرەوە. ئەوە تاکە ڕۆژێک بوو بە درێژایی هەموو ئەو ماوەیە کە بە تەواوی هەست بە هۆشیاری خۆی بکە بیری کردەوە ئەبێت کار لەگەڵ سفیدری گالۆڤدا یەکلایی بکرێتەوە تا زوویشە ئەمە بکرێ وازانم ئەو چاوەڕێ من بچم بۆ لای لەو چرکە ساتەدا ڕق و بێزارێکی وا لە دڵی پڕ ئازاری ڕاستکۆڵنییکۆڤ گەڕا کە ڕەنگە ویستبێتی لەو کاتەدا یەکێک لەو دوانە بکوژێ سفیدری گایلۆڤ یان پۆرفیری هیچ نەبێت هەستی کرد نەک ئێستا بەڵکو و لایندەدا توانای ئەو کارێ بێ لە دڵی خۆی داوتی ئەبینین ئەبینین هەر کە دەرگای داڵانەکەی کردەوە لە ناکاوێکدا لوتی بەلوتی پۆرفیریە و تەقی پۆرفیری بۆ لای ئەو هات ڕاستکۆلنییکۆف وەک لە شوێنی خۆی داوشک بوو بێوا بوو بەڵام تەنیا بۆ چرکە ساتێک و بەس، سەیر لەوەدا بوو کە ئەو لە بینینی پۆرفیری زۆر سەری سوڕ نەما و تەنانەت تا ڕادەیەکیش لێی نەترسا، تەنیا تەزوێکی پێ داهات، بەڵام زۆر زوو هاتەوە سەر خۆی، ڕەنگە ئەمە کۆتایی کارەکە بێ، بەڵام چۆن ئاوا بە بێدەنگی وەک پشیلێک هاتە پێشێ و من هیچم گوێ لێ نەبوو، تۆ بڵێی لەبەر دەرگاکە گوێی نەگرتبێ؟ پۆرفیری پیترۆڤیچ بە پێکەنین وتی، رادیۆن رۆمانۆڤیچ، چاوەڕێی میوان نەبوویت. ماوەیەک هەمویست سەرت لێ بدەم. ئێستا کە بێرەدا تێپەڕیم، وتم بۆچی بۆ ماوەی پێنج دەقیقێ نێم و هەواڵت نەپرسم. وابزانم ئەتەوێت بڕۆیت بۆ جێگایەک. من دواتان ناخەم، تەنیا ئەگەر مۆڵەتم بدەیت جگەرەیەک بکێشم. ڕاسکۆلنیکۆف وتی، فەرموو، پۆرفیری پیترۆڤیچ، فەرموو. ڕاسکۆلنیکۆف کورسییەکی بۆ دانا. بە ڕووکەش هێند خۆشی لە میوانەکەی هات و ڕێزی گرت. ئەگەر بیتوانێ خۆی ببینێت، بێگومان سەری لە خۆی سوڕما. دوا توانا و هێزی خۆی بەکارهێنا بۆ شاردنەوەی هەستی پێشووی. ڕێک ئەوێ هەندێک جار مرۆڤ بۆ ماوەی نیو سات تووشی ترسێکی تۆقێنەر بێت لە بەردەم، چەتەیەکدا تاو ساتەی چەتەکە چەقۆ خاتە سەر ملی ئەو سا لە پرێکدا هەرچی ترس هەیە لە لەشیا نامێنێ ڕاستکۆلنییکۆف ڕێک بەرامبەر بە پۆرفیری دانیشت بێ ئەوەی چاوی لێبتروکێنێ تەواوی لی ڕامە پۆرفیری چاوی تەنگ کرد و جگەرێکی داگی ساندوتی دەی فەرمە قسە بکە قسە بکە ئاخر بۆ نایڵێت